بەشی سیانزەهەم. سەرکەوتن بەسەر پەیژەی هونەرا پێویستی بە سەرێکی نەترس و خۆڕاگر هەیە کە من لە خۆما شکم نابرد نەمەتوانی بە سەعات و بە مانگ و بە ساڵ بە دیار کارێکەوە دابنیشم تا بە ڕنگ و هێڵدەم و چاوی مرۆڤ دەربێنم ئەو حوسەڵێم پێ نەدرابوو من هەمیشە کام ڕێ ئاسان بواە ئەوم دەگرتە بەر ئەوانی تر بە تااقەت بوون من ئەوە مەزانی خۆم هەڵە خەڵەتاند کاریشمە کرد، بەڵام بە نیوەناچڵی جێمە هێشت، کەیف و ڕابواردن بە سەرما زاڵ بوو، هەر ڕۆژوو لە سەر بەزمێ بووم. ئاخ مامۆستا، مامۆستاکەی ئێوە لەم ڕۆوە مرۆڤێکی سەیر بوو، گەر من بەو جۆرە بمناسیایە کە وەختێ بۆ ئێران گەڕامەوە ناسیم، ژیانی من جۆرێکی کا بوو، من جورئەت ناکەم تەنانەت کاتێک ڕوخساریشیم دێتەوە یاد، قسەیەکی نابەجێی پێ بڵێم بەڵام مامۆستاکەی ئێوە تاقە خۆشەویستەکەی من زۆر زوڵمی لە من کرد ئەو تابلۆیی کە ئێوە لە مۆزەخانەکە بۆتان شی کردمەوە مەبەستم تابلۆی خانووی ڕەش و ڕووتەکانە سێ ساڵی ڕەبق پێوەی خەریک بوو سەدان سکێچی بۆ کردبوو لە سیمای ئەو پیرەمەردە دیهاتیە وردبوونەتەوە ئەزانت چەند سادەی و ترس و تەنایی تیا پەنهانە ئەو پیاوە کابرایەکی دنیادیدە و دڵ و دەروون ڕوونە لە تەمەنیا چەند شاچوونەتە سەر تەخت و ڕۆشتون دووسێ جار ئەو دنیای بە چاوی خۆی بینیوە خۆشی هەر بەم وشانە دەربارەی پیرەمێردەکە بۆم دوا ڕەنگە بیست جار هێڵەکانی دەموچاوی گۆڕی بێت چەندان کاتژمێر لە دارستانەکانی مازندراندا دادەنیشت و نیگاری درەختەکانی هێشا تا باشترین حاڵەتیان هەڵبژێرێ ئەگەر ئەمزانی کە دەبێ بۆ نیگار کێشان هێندە ڕەنج بکێشێ هەرگیز فڵچەم بەدەستەوە ناگرت من بەم جۆرە نەخولقا بووم فێری ئیشیان نەکرد بووم پێویستیم بەوە نەبوو ئیشکەم تا گوزەران دابین بکەم کەسانی تر هەبوون من میلم لە چی بواە بۆیان جێبەجێ کردم باوکم دروشمێکی هەبوو کارێک کە کەسانێکی تر ئەتوان بۆت ئەنجام بەن خۆتی پێوە خەریک مەکە دەیوت کاری گەورەتر هەیە کە لێ ماوەشێتەوە بەڵام من هیچ کارێکم لێ ناوەشایەوە لە هەمووی خراپتر ئەوە بوو من خۆم ئەمزانی توانای هونەریم چەندە خۆم لە هەموو کەس باشتر ئەمزانی ئەمە ئەو شتە نییە کە بە دوێاوێڵم ئەوەی خەیاڵم لێ کردەوە شتێکی زۆر بەرز بوو بەڵام ئەوەی ئەنجام ئەیا وشک و بێجان و بێجوڵە بوو هەر ئەمە شوای لێ کردووم کە لە کارەکەم سارد ببمەوە ئیدی بەم جۆرە لە هەموو شتێک تااقەتم چوو لە ژیان ماندوو بووم لە ژیانی پاریس بێزار بووم سەفەرێکیان بۆ ئیتالیا چووم لەوێ سەرم لە قوتابخانەکان دا بە ئامۆژگاری هەندێ لە مامۆستاکانی نیگارکێشانی خۆم لە پاریس و لەگەڵ سەرەنگ ئارامدا کە ئەو وەختە بۆ پشکنینی باری قوتابیەکانی هێزی دەریایی لە ڕۆما ئەچوو سەردانی مەرسەمی زۆر لە هونەرمەندە نیگارکێشە گەورەکانی ئیتالیام کرد مەزنی هونەری ئەو وڵاتە و ڕۆحی هونەری کە ئێستا لە ناخی خەڵکەکەی داماوە کارێکی پێچەوانەی لە من کرد من لە بەردەم ئەم هەموو مەزنیەدا چۆکم دادا ڕۆژێکیان چوومە لای نیگارکێشێکی گەورەی ئیتالیایی کە ناوی ستیڤانۆ بوو، هەر کە منی بینی لێی پرسیم، ئێوە ئێرانین؟ کاتێک پێم وت بەڵێ، کەوتە وەسفکردنی مامۆساماکان و پاشانیش دەربارەی لاوێکی دیکەی ئێرانی دوا کە ناوی خوداداد بوو، بە یارمەتیی ستیڤانۆ توانیبووی لە قوتابخانەی هونەرە جوانەکان بخوێنێ. ئەم لاوە هەمان ئەو کوڕە ڕەنگ زەردەیە کە لە قسەکانی پێشومدا ئاماژەم بۆ کرد ستیڤانۆ یەکێ بوو لە گەورەترین نیگارکێشەکانی جیهان و تابلۆکانی بە نرخی خەیاڵی ئەفرۆشران مەزنی هونەری ئیتالیا و وشە ستایش ئامێزەکانی گەورەترین نیگارکێشی جیهان سەبارەت بە ماکان بچووکترین بەرهەڵسی لام نەهێشت و ئومێدەکەمی بە نائومێدی گۆڕی، چاوپێکەوتنەکەم لەگەڵیدا بیرکەوتەوە، ئەو دیمەنەم هاتەوە پێش چاو کە نیگارەکەمی بەدەستەوە بوو یەک یەک تەماشایان کردن، کاتێ ئەو قسەیەم بیرکەوتەوە کە دەربارەی ئەو بە باوکمی وتبوو، هەستم بە تەریق بوونەوە کرد. ئەمانە ئەوەندەی تر وایان لێکردم کە بڕیاری خۆم لە ژیاندا بگۆڕم، گومانم نەما ئەوەی کە مامۆستا لە تاران بە منی وتبوو یان دروستتر ئەوەی کە پێمی نەوتبوو ڕاست دەرچوو، من بێبەری بووم لە بەهرەی هونەرمەندێکی نیگارکێش و ئەو دەوروبەری کە تێیا ژیام ئەو توانایی لە من سندبوویەوە دەرکم بەمە کرد ئەگەر هەر ئەو ڕۆژە ئەمەی پێ بوتمایە لەوانە بوو ژیانێکی ئارام بەسەر بردایە بەڵام پێی نەوتم من نەمتوانی لەو گوناهی خۆش بم هەرگیز گەرچی بۆ باوکم نووسی بوو کە نیازم وایە شەش مانگ لە ئیتالیا بمێنمەوە لەوێ بخوێنم بەڵام پاش دوو هەفتە گەڕامەوە بۆ پاریس و نامەیەکم بۆ باوکم نووسی کە ئێستاش کاتێک دێتەوە بیر مازارمەیە دوای مامۆستا نزیکترین کەس لە ژیانمدا باوکم بوو هەر کاتێک هەستم بە بێدەسەڵاتی خۆمە کرد دەمویست سەربخەمە سەر شانی بگریم. باوکم پیاوێکی عاقڵ بوو بڕواناکەم بەر لە خۆشەویستی بۆ من چێژی خۆشەویستی و میهرەبانی کردبێت ئەو هەمیشە بیری لە پاشەڕۆژی منە کردەوە دەیویست من بەختەوەر بکا لە یەکێک لەو نامانەدا کە لە ساڵی سێوی مانەوەم لە پاریس بۆی نووسیبووم دوای ئەوەی باوکم کەم تا زۆر لە باری ژیانی من لە ڕێی نامەی یەکێک لە نیاز چەپەڵەکانەوە ئاگاداری پەیدا کردبوو پێم وتبوو کە هەڵەیەکی گەورەم لە ژیانی خۆمدا کرد و نابواە بۆ فەڕەنسا بهاتمایە و چەند باشتر بوو هەر لە تاران بمامایەتەوە و ژیانێکی ئاساییم بەسەر ببردایە باشکراوەشم بۆ نووسی بوو کە ئەو تێڕوانینەی نیگارکێشە بەناو بانگەکەی تاران دەربارەی من هەیبوو لە ڕاستیەوە نزیکە بەڵام لەوە چوو باوکم لە قسەکانم نەگەیشت بێت یان بایەخیان پێنەدابێت. کاتێک لە ڕۆمەوە بۆ پاریس گەڕامەوە، دانیشتم و هەوڵمدا ئەوەندەی لە توانامدا بێت مەئسەیاتی ژیانی خۆمی تێ بگەیەنم. بۆم نووسی کە لە کارەکانما هیچ پێشکەوتنێکم بەدەست نەهێناوە و نیگارکێشان هونەرێکی گەلێک دژوارە و من تا ئێستا نەمتوانیوە ڕەزامەندی مامۆستاکانی خۆشم بە چنگ بهێنم. ئەمەوێ بگەڕێمەوە بۆ ئێران و ئەو لەو ڕۆوە چی بە باش دەزانێت؟ هەڵبەتە دیارە نەمتوانیەوە هەموو گیروگرفتەکانی ژیانی ناهەمواری خۆمی لە ئەوروپا بۆ بنووسم بەڵام باوەڕ بکەن لەگەڵ ئەوەشا تا ئەو ڕادەی توانیومە ڕاستگۆ بووم ئەو وەڵامی کە پێم گەیشتەوە زۆر هیوا بڕ بوو باوکم لە وەڵامدا نووسی بووی کە ئەو جگە لە بەختەوەری و خۆشگوزەرانی من هیچی لە ژیاننا ناوێ ئەسڵەن پێی خۆش نییە کە ئەو نەخشە بۆ ئایندەی من دابنێ جا هەی لێ فەرمانم پێ بدە بەڵام بیستویەتی کە سەرەنگارام لە هەموو ڕوێکەوە شایستە و ڕێک و پێکە و بێگومان پاشە ڕۆژێکی ڕووناکیشی هەیە و خوازبێنی منیشی کردووە جاگەر ئەو بزانێت کە کچە تاقانەکەی نەک لەگەڵ سەرهەنگدا بەڵکو لەگەڵ هەر پیاوێکی تریشدا بێ ژیانێکی خۆش دەباتە سەر ئەوە ئیتر ئەم لە ژیاندا هیچ ئارەزویەکی دیکەی نییە و دەتوانێت بەدڵێکی ئاسوودەوە سەر بنێتەوە ئەم نامەی باوکم منی لە ژیاندا بێزار کرد من بیرم لە چییە کردەوە و باوکیشم لە چی من هەوڵم ئەیا تێی بگەینم کە بێ بەهرەم و ئەمەش بۆ تەمایی ئازار بۆم کەچی ئەو مێردی بۆ دۆزیمەوە لەو ژیانە پڕ ئاشوو بەما بە دوای داڵدەیە کاگەڕام دەمویست شتێ بدۆزمەوە خۆم پێوە هەڵبواسم تا لەو قەیرانە ڕۆحی و ئاکاریە ڕزگارم بێ کە دووچاری بووم ڕۆشتم و ئەو لاوەم دۆزیەوە کە ستیڤانۆ لە ڕۆما دەربارەی دوا ئەمەش کارێکی ئاسان نەبوو لە ساڵی دومدا لە پاریس ئەوم لە قوتابخانی هونەرە جوانەکانی پاریس بینی بوو دەمناسی دەستگیرانێکی ناسکی هەبوو بەڵام ماوەیەک دەبوو کە لەبەر چاون بوو بوو لە هەر کەسێکیش هەواڵم دەپرسی وەڵامی تەواوەتی نادامێ بیرمە کاتێک هەواڵم لە سەرنگ ئارام پرسیوتی تۆ ئەمە ناسیت ئەمە لەوانەیە کە لە هزار ئاوێ ناوە خولەپیان تەڕ نەبووە لە قوتابیەکانی بەرلینش بەدناوترە چ کارێکتان لەگەڵ ئەمانەیە هەیە؟ بە زۆری ئەو قوتابی ئێرانیانی کە لە پاریس نیشتەجێ بوون دەیناسی بە کورتی نەیدەزانی لە کوێیە و یاخود حەزیان ناکرد پێم بڵێن زۆربەیان سەریان لەو پرسیارکردنەی من سوڕدەما چکە دەیانزانی من خزمی سەرپەرشتیاری قوتابیە سەربازیەکانم وایە نزانی من بە نیازێکی خراپەوە هەواڵی ئەوە پرسم بەڵام هەرچۆنێک بێت پاش هەفتەیەک دۆزیمەوە خانۆچکەیەکی بەکرێ گرتبوو تابیەکانیش باش دەیان ناسی بەڵام کەس حەزی ناکرد شتێک دەربارەی ئەو بدرکێنێت ئەو لاوە باڵا بەرز و سەر و سیما شێواوە تاقە کەسێ بوو کە بە چاوی دڵدارییەوە سەیری منی ناکرد لەوانەیە هۆکەشی ئەوە بووبێت کە کچێکی ڕێک و پێک و ناسک وەکو خوشکێکی میهرەبان چاودێرییە کرد یان لەوانەیە لەبەر ئەوە بووبێت کە هەمیشە نەخۆش بوو خۆشی لە ئامێزی مەرگا ئەبینیەوە ئای چەند حەزم ئەکرد ئێستا کە دووچاری شکست و شەکەتی بووم ئەوم ببینیایە دڵنیام سەر لەنوێ ڕۆحی ژیان دەکاتەوە بە بەرما و ئەو کوڕە سەرگەرمی خەبات و تێکۆشان بوو هەمیشە لەو ڕۆژەوە خۆی ناسیوە لە بگرەو بەردەیا بووە شەپۆلەکانی ژیان ئەویان لەم تاشە بەردەوە دەدا بەو تاشە بەردا و کەچی نکولی نادا لە دوژمنە سەرسەختەکانی ستەمکاری بوو هێندە باوەڕی پتەو بوو کە هەموو مەسلەیەکی تری لەبەر ڕۆژنایی ئەو ڕقەی خۆی دابینیەوە دەزانم میهرەبان و هاودەم و خۆشەویستە ئەمەکدارەکەی شەیدای ئەم ئیرادە پتەو و سەرسەختەکەی بوو بە خوداداد بانکیان دەکرد نازانم چ سحرێکی لێ کردم وا باسی گیر و گرفتەکانی ژیانی خۆم بۆ کرد و توانی جێی خۆی لە ژیانما بکاتەوە ئەم لاوە هێندە ڕاشکاوانە دوا کە جاری وا بوو سنووری شەر مێشکان بەڵام شێوەی قسەکردنەکەی کاریگەر بوو چەند زیاتر ڕاستیە شوومەکانی ژیانی خۆمی بە ڕوومادایەوە ئەوەندە زیاتر شەیدایە بووم کاتی ئەوم بۆ باس کرد کە مامۆساماکان چۆن ڕفتاری لەگەڵدا کردووە و من چۆنم بە باوکم ناسان بێسێ ووتی آخر ئەمە گەورەترین بەڵگەی نەفامیتە تەماشا بکەن من ڕێم بە هیچ کەس نایا کە بەو جۆرە قسەم لەگەڵا بکات ئەوانی تر ئەو لەوانی کە هێندەی پوشێک لای من ئەرزشیان نەبوو هەمویان بە یەک دوو ئیشارەتی من تەقلیان لێدەدا ئەوانە بنیادەم نەبوون من هەرگیز ڕێم پێ نەیان لە سنووری خۆیان زیاتر پێ درێژ بکەن جگەلەوە ڕفتاری من لەگەڵ هەموو ئەوانەیە هاوڕێیانە نەبوو لە کاتێکە ئەم لاوە باریکە لە باڵا بەرزە هەر لە یەکەم ڕۆژی بینینەوە دوای گەڕانەوەم لە ئیتالیا بە نەفامی لە قەڵەمیدا من ترساوم پڕکێشیم نەکرد تووڕە بم جاهی دێ وەڵامی ئەو گۆستاخی بدەمەوە بە زەحمت ماڵەکەیم دۆزیەوە لە قاتی شەشەمی ساختمانەکەیە واتە لە دواقاتدا بوو ساپیتەیەکی کەوانی تانی وەی ژوورەکە و زیاتریش هاتبوو لە پەنجەرەیەکی بچووکەوە ڕووناکیە هاتە ژوورێ تا چاویش بەڕی دەکرد سربانی چینکۆ و دووکەڵکێش بوو بە دیوارەکەەوە ڕێچکەی باراناوی ڕەشەبینرا سەعات یانزە بوو چونکە بیستبووم کە لە ماڵەوە شکارەکە بەر لە نیوەڕۆ چووم بەڵام خۆی لە ماڵەوە نەبوو دەزگیرانەکەی پێشوازی لێکردم یەک جار ئەو کچەم بینی بوو بەڵام یەکترمان ناناسی قژ ڕەش و چاو کاڵ بوو زۆر جوان نەبوو بەڵام دەموچاوی لە دەموچاوی کوڕێکی هەژدە ساڵانی زیت و شەیتان دەچوو گورج و گۆڵیەکەی سەرنجی مرۆڤی ڕاکێشا میهرەبانوو لەو کچانە بوو کە سەرەتا لەسەر خەرجی دەوڵەت بۆ فەڕەنسا نێرران بە دزی باڵێۆزخانە و بەڕێوبەرێتی سەرپەرشتییەوە هاموشۆی خودادادی دەکرد لە کۆلێجی پزیشکی پاریس ناونووسی کردبوو دەویست ببێتە پزیشکی مناڵان لە یەکەم تەماشاکردنیەوە هەستم کرد بە بینینم خۆشحاڵ نییە ئەم کیژە هێندە دڵ ساف و ساکار بوو کە بچووکترین شێت لە ڕوویدا ڕەنگی دەدایەوە لەوە دڵپاکتر بوو کە دەرکەوت منیش لەو کەسانە نەبووم ڕووی خۆمی لێوەربگێڕم سەری قسەم کردە وتم هاتووم خوددادات ببینم من لە ئیتالیاوە هاتووم و لەوێ ستیڤانۆم بینی ئێوە ستیڤانەوە ناسن دەمیز بهێنمە قسە وەڵامی نەدایەوە تەنها بەسەر ئاماژەی کرد من درێژم بە قسەکانی خۆمدا ئەم ڕۆستیڤانۆ گەورەترین نیگارکێشی دنیاە هەواڵی خودداداتی پرسی منیش هاتووم تا کارەکانی ببینم وەک گوڵی سەرەتای بەهار خەندەیەک هاتە سەر لێوی و گریەکەی دڵی کرایەوە خوداداد ئێسا کار ناکات بۆچی میهرەبان و دەنگێکی دڵڕفێنی هەبوو هەر ئەوەندە بچووکترین شت لە دڵی بدایە ئۆکو ژەی سازێک دەنگی دەدایەوە و تا ماوەیەک لەرینەوەی لە گوێی دادەزرنگایەوە چرچییەکی بچووک لە ناو چاوانیدا ڕاستەوخۆ سیمای کراوە و دڵنشینی ئەگۆڕی بە سیمایەکی خەمزەدە و سۆزبزوێن. سەیرێکی سێپایەکەی کرد کە بەرانبەر پەنجەرەکە بوو، مەقەبایەکیش بە سێپایەکەوە بوو، بەڵام من هەر سێبەرەکەیەمە بینی. کچە هەستی کرد منیش سەرنجم دا و گوتی، هەموو کارەکەی ئەمەیە. وتم بهێڵە با بیبینم تەواوی نەکردووە پیشانتانی ئەیەم هەڵسا و میناتۆرەکەی هەڵکرد کە هێشتا ڕەنگکردنەکەی تەواو نەبووبوو دایە دەستم وتی ئا لەمانە ئەکێشێ تۆ ئیفرۆشێ بە پارەکەی ئەژی ئیدی کاتی بۆ نیگارکێشان نەماوە بۆ ئێستا دەوڵەت پارەی نایەتێ نەخێر شەش مانگەبێ بڕیویانە بە فرۆشتنی ئەم میناتۆرانە ئەژی بۆ نایدەنێ نازانم بڵێم چی لە خۆی بپرسن بەڵام هەموو خوددادا دەناسن دەزانن چۆن بیرەکاتەوە بێگومان ئێوەشیان ترساندووە لەمێژە کەسێکی ئێرانی نەهاتووە بۆ لای و ئەمە یەکەم جارە دەڵی دەنگی پێی دێت وابزانم خۆیەتی ژیانێکی سەیری هەیە هێز لە ئەژنۆکانیان نییە کەچی هەردێت و ئەچێت و بیر لە تەندروستی خۆی ناکاتەوە بەردەوامە کۆچێت کەچی بە خەیاڵیدا نایە دەڵێ سەرمان بووە کەست دیوە 24 سعات سەرمای بێت هەمیشە ماندووە وابزانم جارجار تاش دەیگرێت بەڵام بە من ناڵێ ئەو تۆزە کاتی کە بە دەستیەوە دەمێنێت دەبێ خۆی بەم کارانەوە خەریب بکا ئەوەی کە دەستی شی دەکەوێت دەبێ بیدا بە داو دەرمان دەڵێی پیرەمێردە بەسەر پلیکانەکانا سەرەکەوێ لە دوورەوە دەنگێکی شاد هاتە گوێم. بەڕێزان بەشی سیانزەی ڕۆمانەکەتان پێشکەش کرا تا ئێوارەیەکی تر بە کامەرانیتان ئەسپێرین خواتان لەگەڵ.